شەهرەزاد جێڕایەوە شامار وتی بلوقیا شەو لەسەر درەختەکە کەوتە بیرکردنەوە لە گەورەی خوا و ئەو هەموو شتە سەر سڕهێنانەی کە بینی بووی هێندەی زانی لە دەریاوە کیژان ئەهاتنە دەر و هەریەکەیان مرواریەکی بریسکەداری بەدەستەوە بوو هەموو ئەو کچانە هاتنە بن ئەو دارەی بلوقیای بەسەرەوە بوو دەستیان کردە سەما و هەڵپەرکێ تا بەرەبەیان ئەمە پیشان بوو بلوقیاش لەسەر درەختەکەەوە بێدەنگ سەیری ئەکردن تاکو و بەرەبەیان ئەم جاکچان چوونەوە ناو دەریاکە کە خوار هەڵات ئەمیش لە درەختەکە هاتە خوارەوە بنی پێەکانی چاور کردەوە و بەسەر دەریای حوتەمدا کەوتە سەفەرکردن ئەمجا لە هیچ شوێنێک لای نەئەدا هێندەی برسی بوو جاروبارێک دەستی ئەخستە دەریا و ماسیەکی دەرهێنا و بەکاڵی ئەی خوارد بەم شێوەیە دوو مانگی ڕەبق بەڕێوە بوو دواتر گەشتە دورگەیەک کە پڕ ڕەز و باخ بوو کانی و ئاوی زۆر بوو کات نیوەڕۆ بوو بلوقیا بەدڵی خۆی بەو دورگێدا گەڕا دواتر کەماندوو بوو چوە ژێر دارسێوێکەوە دەستی بر سێوێک لێ بکاتەوە بیخوا کەسێک بانگی کرد نەکەی لەو دارسێوە نزیک بیتەوە بیخۆی چونکە ئەوە ژەهری تیا و ئەتکوژێ کەسەری بڵند کردەوە پیاوێکی قوچی بینی کە چل باڵێک درێژ بوو کە بلوقیا ئەمەی بینی زۆری لێ ترسا بۆیە نەیوێرا سێوەکە بخوا ئەمجا پرسی بۆچی نەتێشت لەو سێوە بخۆم ئەو درێژەیش دە وەڵام داوتی چونکە تۆنەوەی ئادەمیت ئەیش فەرمانی خۆی بەجێ نەهێنا و لەو سێوەی خوارد ئەم جابلوقیە لی پرسی تۆچیت ناوت چییە ئەم دورگەیە چێ خاوەنێتی پیاوە زەبەلاحە درێژەکەوتی من ناوم شراهایە ئەم دورگەش سەخرشە خاوەنێتی منیش دێوی ئەوم و کردومی بە پاسەوانی ئەم دورگەیە ئەم جاویش پرسی تۆ چیت چۆن گەشتوی تا ئەم دورگەیە بلوقیاش بەسەرهاتی خۆی بۆ جێڕایەوە ئەمجا دێوەکە پێیوت بێخەم بە مەترسە چوو و هەندێ خواردنی بۆ هێنا، بلوقیاش تێری خوارد. ئەمجا بلوقیا کەوتەوە سەفەرکردن. دە ڕۆژی ڕەبەق بەڕێوە بوو، ئەمجا گوێی لە دەنگەدەنگ بوو، تەپ و تۆزێکی زۆریش بڵند بۆوە. ئەویش بەرەو تەپ و تۆزەکە ڕۆیشت. ڕوانی سوارەیەکی زۆری ڕم بەدەستن و هەندێکیان پارچە ئاسنی پێیە، ڕم و شمشێر بەدەستیشیان تێدایە، کە دیار بوون کە جەنگاوەری مەزنن. ئەمیش زۆریان لێ ترسا. شەهرەزاد وتی کە سوارە جەنگاوەرەکان هاتن کەوتنە شەڕ و شمشێر و گورز وەشاندن دوای کەمێک یەکێک لە سوارەکان بلیوقیای بینی بە دەوری داخلایەوە و بەسەر سوڕمانێکەوە پرسی ئەرێ تۆ چیت بۆ شوێ چیت ناوچە چۆن گەشتیتە ئێرە ئەم جابانگی سەربازەکانی کرد ئەوانیش جەنگیان وەستان و هاتن کەوتنە سیرکردنی بلوقیا ئەویش لە وەڵام داوتی من مرۆڤم ناوم بلوقیایە ڕێمون کردووە هاتوومە ئێرە هەواداری محەممەد درودی خوای لێ بم ئەمجا ئەویش پرسی ئەی ئێوە چین ئەم جەنگە لەسەر چیەکەن ئێرە شوێە جەنگاوەرەکەی کامجار هات بۆ لایوتی ئێمە جنۆکەی بڕوادارین ساڵی جارێ خوا فەرمانمان پێدا بینە سەر ئەم جنۆکە کافرانە و لەگەڵیان بجەنگین ئێرەش پێی ئەوترێ وڵاتی شەدادی کوڕی عات مەملەکەتی ئەمەش پاشایکی هێ ناوی شاسەخرە، وڵاتەکەشمان ناوی زەوی سپیە کەوتۆتە ئەو دیو چێوی قافەوە ئەگەر تۆ سەفەری بۆ بکەی بە هەفتا و پێ ساڵ ئەگەیتە وڵاتی ئەمە جەنگاوەران پیانوت ئەی ئادەمی زاد تۆ ئەبێ لەگەڵ ئێمە بیت تاکو و پیشانی پاشاکەمانت بدەین ئەمجا بلوقیان لەگەڵ خۆیان برد و گەڕانە وڵاتی خۆیان کە بلوقیا ڕوانی ڕەشماڵێکی زۆر هەڵدراوە کە هەریەکەیان لە ئاوریشمی سەوزی کاڵ دروستکراوە لە ناوەڕاستیاندا ڕەشماڵێک هەیە، لەوانی دی پان و پۆڕترە، ئەمەیان لە ئاوریشمی سوورە و هێڵی شینی تیا نەخش کراوە، گوریس و پەتەکانی بە ئاڵتوون نەخش کراوە، جنۆکە بڕوادارەکان نەوەستان تاکو بلوقیایان گەیاندە بەردەم سەخر پاشا. بلوقیا کە ڕوانی لای ڕاستی پاشاوە کۆمەڵی وەزیران دانیشتون لای شانی پاشاوە کۆمەڵی زانایان و پزیشکان دانیشتون ئەم جا سەخرشا کە بلوقیای بینی فەرمانیدا هێنایەنە ژێر ڕەشماڵەکە سلاوی کرد و پاشا وەڵامی دایە و فەرمانیدا کورسیەکیان بۆ هێنا لە تەنیشتی تەختی پاشانەی خۆیە و داینا ئەمجا پرسی تۆچیت ناوت چییە لە چۆ هاتووی بلوقیاوتی من مرۆڤم ڕێمون کردووە هەواداری محەممەدم درودی خوای لێبێ ئەمجا کەوتە جێڕانەوەی گەشتەکەی لە نوکەوە کەچی بەسەر هاتبوو سەخرشا سەری لە سوڕما ئەمجا فەرمانی دا سفرە ڕاخرا خواردن دانرا کە 1500 سینی بوو هەندێکیان گۆشتی وشتری کوڵاو بوو هەر سینیەک پ سەر وشتری لەسەر بوو چەند سینیەکیان گۆشتی کوڵاو و برژاوی لەسەر بوو هەر سینیەک پ سەرمەڕی برژاوی لەسەر بوو کە بلوقیا ئەم سینیانەی بینی سەری سوڕما دەستی کردە خواردن لەگەڵیان کە تێر بوو سوپاسی خی کرد ئەمجا سفرەکان هەڵگیران میوەکان هێنران دوای میوە خواردن بلوقیا سوپاسی خی کردەوە ئەمجا هەمویان سڵاواتیان لە محەممەد درێتی خی لێبێدا ئەمجا شاسەخر وتی بلوقیا حەزەکەم ئەوە بزانی خوا ئاگری لە حەوت توێش دروست کردووە نێوان توێژێک بۆ توێژێکی دی هزار ساڵ ڕێە توێژ یەکەم ئاگری دۆزەخە بۆ ئەو مسلمانە ملهوڕانەیە کە تاکو مردن تۆبە ناکەن توێژی دووەم ناوی کڵپەیە ئەوە بۆ کافران دانراوە توێژی سێم پێی ئەوترێت دۆزەخ ئەمەیان بۆ یاجوج و ماجوج دانراوە توێژی چوارم ناوی گڕە ئەوە بۆ هۆزی شەیتان تەرخان کراوە توێژی پێنجم ئاگری سەقەرە ئەوە بۆ نوێژنەکەران تەرخان کراوە توێژی شەشەم ئاگری حەتمەیە ئەمەشیان بۆ جوولەکە و نەسرانیانە حوتەم توێژی ئاگرەکە ئاگری هاویەیە بۆ منافقەکان دانراوە بلوقیاوتی ڕەنگە حوتەم توێژی ئاگرەکە گرمیەکەی لە هەموان کەمتر بێت چونکە کەوتۆتە سەروی هەموانەوە شاسەخر وتی ڕاستت وت بەڵام هزار چێوی ئاگرینی تایە هەر چێوەیشی هەفتا هزار دۆڵی ئاگرینی هەیە هەر شارێکی هەفتا هزار قەڵای ئاگرینی تایە هەر قەڵایەکیش هەفتا هزار ماڵی ئاگرینی تایە هەر ماڵش هەفتا هزار تەختە ئاگرینی تایە لەسەر هەر تەختە ئاگرینەش هەفتا هزار جۆر جەزرە بەدان هەیە ئەمەی باسم کرد بۆت ئەی بلوقە توێژی یەکەم بوو بەڵام توێژەکانی دی مەگەر خوا خۆی بزانێت چۆنن شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد جێڕایەوە شامار وتی کە بلوقیا ئەمەی لە شا سەخر بیست لە ترسا بورایەوە کە بە ئاگا هاتەوە بەدەم گریانەوتی ئەی پاشا ئەبێت حاڵی ئێمە چی بێ شا سەخر وتی، بلە و قیاوە بزانە هەر کەس هەواداری محەممەد درودی خوای لێ بێت و خۆشی بێ ئاگری دۆزەخ نایسووتێنێ بەڵام ئێمە لە ئاگری دۆزەخ دروستکراوین یەکەم جار دوانمان دروستکراوین ناویان خلیت و ملیت بووە خلیت لە شێوەی شێردا بووە ملیتیش لە شێوەی گورگدا بووە ئەو دوانە حەوت مناڵیان بووە شەشیان گوێڕایەڵیان بوون یەکێکیان نەبێ لیان یاخی بووە ئەویش لە دۆزەخدا ماوەتەوە و مار و دوو پشک لەوەن ئیدی ئەمانە جەزرەبەی دۆزەخیان ئەدا ئەم دانا ملهوڕەی دۆزەخیش کە لە شەش براکەی دابراوە لە شێوەی کرمدایە ناوی شەیتانە لەعنەتی خوای لێبێ کاتێک پەروەردگار ئادەمی دروست کرد فەرمانی دا بە شەیتان کە کڕنوشی بۆ بەرێ بەڵام شەیتان کڕنوشی بۆ ئادەم نەبرد خۆش دەری کرد و نەفرەتی لێکرد بەڵام شەش خوشک و براکەی دی بڕوادار بوون ئێمەش نەوەی ئەوانین ئەی بلوقیا بلوقیا زۆری پێسەیر بووم جاوتی ئەی شاسەخر ئەمەوێت فەرمان بدە یەکێک لە ئەعوانەکانت من بگەێنێتەوە وڵاتی خۆم شاسەخروتی ئێمە بە فەرمانی خوانە بێ ناتوانین کاری وا جێبەجێ بکەین بەڵام ئەتوانم ئەسپێکی خۆمت بخەمە ژێر کە بتگەێنێتە هەموو سنوورەکانی دەسەڵاتی خۆم لەوێوە کۆمەڵێکی دی هەن لە فریشتەکان لە ناویاندا شابراخیا ئەسپەکەمان ئەناسێتەوە و بۆمان ئەنێرێتەوە هەر ئەوەندەش توانامان هەیە بلوقیا دەستی بەگریان کردوتی چی توانایە درێغیم لێمەکە شا فەرمانی دا ئەسپیان بۆ هێنا و پێیانوت بێدەنگ سواری ببە قسەی لەگەڵ مەکە لێی مەدە مەشی ڕێنە بەسەریدا بۆ خۆی غارەکات وەڕوا چونکە لێی بدەی لە ناوت ئەبا بلوقیاژوتی بە چاوان ئەسپەکەش کەوتە فرین کە بەسەر ڕەشماڵی شاسە خردا ڕۆشت بلوقیا سێری ئەو منجەڵت زەبەلاحانەی کرد کە هەریەکەیان پەنجا وشتریان تێفرێدا بوو شەهرەزاد گێڕایەوە شامار وتی ئەسپەکە بلوقیای گەیاندە ئەو پەڕی سنووری دەسەڵاتی شاسەخر ئەسپەکە وەستا و بلوقیا دابەزی و خۆی تەکان ئەمجا چەند کەسێک پەیدا بوون و سێری ئەسپەکان کرد و لەگەڵ بلوقیادا بردیانن بۆ لای شابراخیا کە بلوقیا چۆلای پاشا سلاوی لێکرد ڕوانی شا لە نێوان ڕەشماڵێکدایە و سوپاکەی بە دەوروبەری خۆیەوەیە ئەمجا پاشا لای خۆیەوە داینا فەرمانی دا سفرە و خوان ئامادەکرا بلوقیا سەرنجی دامانیش خواردنیان وەکو خواردنی مەملەکەتی شاسەخرە تێری خوارد دواتر سوپاسی خۆی کرد ئەم جامی ویان هێنا و لەویشیان خوارد ئەمجا براخیاشا پرسی کەی شاسەخرت جێهێشت بلوقیاوەتی دوو ڕۆژە ئەمجا شابراخیا پرسیە زانی بەو دوو ڕۆژە چەندت ڕێگا بڕیوە ئەویش وتی نە شابراخیا وتی هەفتا مانگە ڕێت بڕیوە ئەو دوو لاکەوشترە کوڵاوەشیان بۆیە خستۆتە سەر پشتی ئەسپەکە ترسی ئەویان بووە ئەسپە بزانێت تۆ مرۆڤیت و فرێت بداتە خوارەوە کە بلوقیامەی زانی سوپاسی خی کرد کە بە سەلامت گەشتووە ئەمجا شابراخیاوتی چیرۆکی خۆتم بۆ بجێڕەوە بابزانم چۆن گەشتوتە ئەم وڵاتە بلوقیاش هەموو بەسەرهاتەکەی خۆی بۆ جێڕایەوە شایش زۆری پێسیر بوو بلوقیا دوو مانگی ڕەبق مایەوە کە حاسب کەریمە دین قسەکانی شاماری بیست زۆر زۆری بەلاوە سیر بوو ئەمجا بە شاماری وت تکایە بم خەرەوە سەرزەوی شاماروتی حاسب تۆ بەمەوە سەرزەوی لەوێ ئەچیتە گەرما و خۆ دەشۆیت و ئەبیتە هۆی مردنم حاسب سوێندی خوار کارگیز خۆی لە گەرماوی گەورە نەشوات شامار پێیوت تۆ ئادەمی زادیت متمانەت پێناکەم خواخۆی حەزەتی ئادەمی کە دروست کرد فەرمانی دا فریشتەکان هەموو کڕنوشیان بۆ برد ئادەم کە پەیمانی دابوو لە بەری دارەکە نەخوا پەیمانی شکاند و بەری دارەکەی خوارد حاسب ماوەی دەڕۆژگیریا ئەمجا بە شاماری وت باسی بلۆقیان بۆ بکە شامار وتی ئەی حاسب ئەوە بزانە دوای ئەوەی دوو مانگی ڕەبق بلوقیا مایەوە ئەم جابراخیە ڕەوانەی سەفەری کرد و خواحافیزی لێکرد ئەویش ڕێگەی گرتەبەر چەندین شەو ڕۆژ بەڕێوە بوو دواتر گەشتە لوتکەی شاخێکی بڵن ڕوانی پاشایەک لەسەر ئەو شاخەیە باڵێکی لە خۆرهڵاتە و ئەوی تری لە خۆر ئاوایە تابلۆیەکی ڕەش و سپی مەزنی لەبەردەمدایە خەریکی زیکری خوایە و سڵاواتدان لە جانی محەممەد درودی خوای لێبێ بلوقیا سلاوی لێکرد پاشا وەڵامی دایە و لی پرسی تۆچیت و چکارەیت چۆن گەشتوتە ئێرە ئەیژوتی من ئادەمی زادم بەن و ئیسرائیلیم هەواداری محەممەدم درودی خوای لێبێ ئەمجا بەسەرهاتی خۆی بۆ گێڕایەوە ئەم پاشا مەزنە کە ئەمەی بیست سەری سوڕما ئەم جابلوقیا لەوی پرسی ئەم تابلۆیە چییە چی تیانوسراوە چی ئەەکەیت پاشا مەزنەکەوتی من فریشتە میخائیلم کارم سەرپەرشتی کردنی شەو ڕۆژە تا ڕۆژی دوایی ئەم کارە ئەەکەم کە بلوقیامەی بیست سەری لی سوڕما کە چەندە گەورەیە ئەم جاخوا حەفیزی لێ کرد و درێژەی بە سەفەرەکەیدا چەندین شەو ڕۆژ بەڕێو بوو گەیشتە مێرگوزارێک ڕوانی حەود ڕووباری تایە دار و درەختێکی زۆری گەورەی تایە چووە بندارێک کە زۆر گەورە بوو لە ژێریدا چوار فریشتە هەبوون بلۆقیا لێیان چۆ پێش سەرنجی دایەکێکیان شێوەی لە مرۆڤە چوو ئەوی تریان لە دڕندە و سێم باڵندە و چوارم لە گا ئەچوو کە هەر چواریان خەرێکی خواپەرستی بوون هەریەکەیان ئەیوت ئەی پەروەردگاری گەورم بۆ خاتری مەزنی خۆت و خۆشەویستی حەزرەتی محەممەد درودی خوای لێبێ پێغەمبرت لەوانە خۆش ببە کە لە شێوەی مندان کە هەموو شتێکت لە دەست دێ بلوقیاکەمەی لێبیستن سەری سوورما درێژەی بە سەفەرەکەدا تاکو گەشتە کێوی قاف لەوێش فریشتێکی مەزنی بینی کە هەر خەریکی خواپەرستی و سلاوت دان بوو لە گیانی پاکی محەممەد درێدی خۆی لێبێ بڵاوە بۆوە ئەهاتەوە یەک ڕخۆشە بوو دڵتەنگە بۆوە بلۆقیا سلاوی لێکرد فریشتەکەش وەڵامی دایە و ئەم جالەی پرسی تۆچیت لە کوێ هاتوویت بەرەو کوێچیت و ناوت چییە ئەوتی ناوم بلوقایە بەن و ئیسرائیلیم ڕێبواری ڕێی محەممەدم درودی خی لێبێ ڕێمون کردووە ئیدی بەسەرهاتی خۆی بۆ جێڕایەوە ئەمجا ئەمیش پرسی ئەی تۆ چیت ئەم شاخە کوێیە تۆ چ کارەیت فریشتەکەوتی بلوقیا حەزەکەم بزانیت ئەمە کێوی قافە دەوری دنیای داوە هەرچی زەوی زاری دنیا هەیە لە ژێڕ کێفی مندایە خواخۆی بفەرمێ لە هەر شوێنێکی دنیا بوومە لەرزە دروست بکە یان جەنگ یان گرانی بێ ئەوە جێبەجێەکەم بێ ئەوەی لە شوێنی خۆم بجوڵێم ئەم جابلوقیا پرسی لە چێوی قافدا بێ ئەم زەویەی ئێمەی لەسەرین زەوی تری دروست کردووە فریشتەکە وتی بەڵێ زەوی دی هەیە ئەڵێی زیوی سپیە مەگەر خوا بۆ خۆی فراوانەکەی بزانێ فریشتەکانی لێ نیشتەجێن کار خەریکی خواپەرستین و سلاواتدان لە محەممەد درودی خوای لەبێ هەموو شەوانێکی هێنی دێنە ئەم چێوی قاف و تا بەیانی خواپەرستیەکەن و سلاوات لە پێغەمبەر درودی خوای لەبێدەن ئەم جاخێری ئەو خواپەرستیان ئەبەخشن بە بەندە گوناهبارەکانی محەممەد درودی خوای لێبێ تا ڕۆژی زیندوو بوونەوە ئەمە کاریانە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد جێڕایەوە شامار وتی ئەم جا بلوقیا پرسی لەو دیو چێوی قافەوە چێوی تر هەیە فریشتەکە وتی بەڵێ هەیە و دووریەکەی 500 ساڵ ڕێە کە هەمووی بەفر و بەستەڵەکە کە بەهۆیەوە لە گەرمی دۆزەخ پارێزراوین لەو زەویانەدا فریشتەکانی لێە کە هەر خەریکی خوا پەرستین کە حەزرەتی ئادەم و حەوایان هەر نەبیستووە هەر نازان شەو ڕۆژ چییە زەویش حەوچینە خوا فریشتەیەکی دروست کردووە کەس ناتوانێ وەسفی بکە ئەو فریشتەیە ئەو حەوچین و توێژەی زەوی ڕاگرتووە ئەم جاخوا لە ژێر پێیدا تا شەبەردێکی دروست کردووە لە ژێر ئەویشدا گایەک هەیە ئەویش لەسەر پشتی نەهنگە نەهنگەکەش لە دەریایەکدایە خوا خۆی ئەو نەهنگەی پیشانی حەزرەتی ئیسا داوە چونکە لە خوای مەزن پاڕاوەتەوە کە ئەو نەهنگەی پیشان بدا خوایش فەرمانی بە فریشتێک داوە کە حەزرەتی ئیسا ببات و ئەو نەهنگەی پیشان بدا شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد جێڕایەوە شامار وتی خوای گەورە پرسی ئەی ئیسا نەهنگەکەت بینی ئەویش فەرمووی نە بە گەورەی خۆت تەنیا گایەکم بینی کە هێندە خێرا تێپەڕی تەنیا سەریم بینی کە سێ ڕۆژە ڕێگا درێژە بوو بەمە زندەی خۆم ئەم جا بلوقیا کەمەی بیست دەستی کردە گریان خوا حافزی لەو فریشتێش کرد بەرەو ڕۆژئاوە سەفری کرد گەشتە دوو کەس لەبەر دەرگایەکی کوڵەمدراودا دانیشتبوون ڕوانی یەکێکیان لە شێوەی شێردایە ئەوی دیگە بلوقیا سلاوی لێکردن ئەوانیش وەڵامیان دایەوە ئەمجا ئەوان لیان پرسی تۆچیت لە کوێوە هاتوویت چکارەیت بلوقیاوتی من ئادەمی زادم هەواداری محەممەدم درودی خی لێبێ ڕێمون کردووە ئەمجا ئەویش لی پرسین ئەی ئێوە چین ئەم دەرگا داخراوە چییە؟ وتیان ئێمە پاسەوانی ئەم دەرگا داخراوین کاریشمان خواپەرستی و سڵاواتدانە لە حەزرەتی محەممەد درودی خوای لێبێ بلوقیا سەری سوورمام جا پرسی ئەی ئەو دی و ئەم دەرگایە چی تایە وتیان نازانین ئەمجا سوێندی دان کە ئەو دەرگای بۆ بکەنەوە ئەوانی ژوتیان شەوی چوار سەد و نەوەت و هەشت. شەهرەزاد گێڕایەوە، شامار وتی، دوای ئەوەی بلوقیا زۆر پاڕایەوە خوا نزاکەی گیرا کرد و حەزرەتی جوبرائیل هات و دەرگاکەی بۆ کردەوە. بلوقیا کە چووە ژوورەوە دوو ڕیزە شاخ و دەریایەکی گەورەی بینی، بەسەر دەریاکەدا ڕۆیشت، سەیری کرد چوار کەس زۆر بە خێرایی بەسەر دەریادا بەرەو ڕووی دێن، بلوقیاش چووە سەرەڕێیەکەیان، کە گەیشتن لێیان پاڕایەوە کە بوەستن. کە وەستان پرسیاری لێکردن ئێوە چێن بۆ کوێ چن یەکێکانوتی من جوبرائیلم ئەمەش ئیسرافیلە ئەمەی دی میکایلە و چوارەمیشمان ئیزرائیلە لە ڕۆژەڵاتی زەویەوە چەندی ماری ئەژدیهای مەزن لە زەوی هاتونەتە دەر و هەزاران شاریان کاول کردووە دانیشتوانیان خواردووە خوا فەرمانی پێداوین بچین بیان گرین و فریان بدەینە ئاگری دە زەخەوە ئەم جاخوا حافیزی لێکردن و بەڕێکەوتەوە تا گەشتە دوورگەیەک بە دوورگەکەدا گەڕا لاوێکی جوانی بینی نور لە نێو چاوانی ئەباری کە لێ نزیک بۆ سەیری کرد لە نێوان دوو گۆڕدا دانیشتوە ئەگری بلوقیا لێ چۆ پێش و سلاوی لێ کرد دوای وەڵامدانەوەی بلوقیا پرسی ناوە چییە ئەم دوو گۆڕە گۆڕی چێن لاوەکە سەری بڵند کردە وتی چیرۆکی ئەم دوو گۆڕە سەرسوڕهێنەرە وەرە لان دابنیشە و یەکەم جار بۆم باس بکە تۆ کێیت چۆن گەشتوتە ئێرە دواتر منیش چیرۆکی خۆمت بۆ جێڕمەوە ئەم جا بلوقیا لەولا لاوەکەەوە دانیشت بەسەرهاتی خۆی بۆ جێڕایەوە کە چۆن کاتێک باوکی مرد چوو خەڵۆتگەکەی کردەوە لە ناویدا دەرگایەکە بوو کردەوە سندوقێکی تیابوو سندوقەکەی کردەوە نووسراوەکەی بینی و شەهرەزاد جێڕایەوە لاوەکەوتی جاداما و تۆ هەر هیچت نەدیوە و بەسەر نەهاتووە من بە خزمەتی حەزرەتی سلەیمان گەیشتوم هێندەم شت بینیوە لە ژماردن نایە دابنیشە بابۆت بجێڕمەوە کە حاسب ئەمەی لە شامار بیست وتی ئەی شای ماران بە یەکێک لە بەردەستەکانت بفەرمو با بمخەنەوە زەوی پەیمانەدەم هەرگیز لە گەرماودا خۆم نەشۆم شامار وتی شتی وانە بڕوام بە سوێندەکەت نییە کە حاسب ئەمەی بیست دەستی کردەوە بە گریان شامار ناوی یەلمیخا بوو کە بینی حاسب زۆر بە کوڵەگری هێنای سوێندیدا ئەم جارە فەرمانی بە ئەژدیهایەکدا بیخاتەوە سەر زەوی ئەژدیهاک هات بۆ بردنی ڕووی لە شامار کرد و تی پاشام زۆر حەزەکەم چیرۆکی بلوقیان بۆ تەواو بکەی ئەمجا شاماروتی ئێ کەلاوەکەوتی من سەردەمی حەزرەتی سلەیمانم دیوە باوکم پاشا بوو ناوی تەیغموز بوو پاشای وڵاتی کابل بوو دە هەزار پاڵەوانی هەبوو هەریەکان سەد شاری بەڕێوەبرد سەد قەڵای هەبوو حەو سڵتانی وڵاتانی لە ژێر دەستا بوو لە خۆرهڵات و خۆرئاوە و دیاری ئەو سڵتانانەی ساڵانە بۆ ئەهات لە حکومڕانیدا زۆر دادپەروەر بوو خوا خۆی ئەو هەموو سامانەی پێبەخشی بوو بەڵام کوڕی نەبوو هەموو ئاواتیەوە بوو خوا کوڕێکی پێبەخشێ دوای خۆی ببێتە جێنشینی بۆیە ڕۆژێکیان هەرچی پزیشکان و ئەستێرەناسان و جادوگەران هەیە کۆی کردەوە لی پرسین ئاخۆ خوا کوڕێکم لە ژیانمدا ئەداتێ ئەستێرە ناسان کتێبیان گرتەوە جادوگەران بۆیان تێڕوانی دواتر وەڵامیاندایەوە بڵێ ئەو کوڕش لە کچی پاشای خۆراسانە بێ کە تەیغمۆز شا ئەمەی بیست زۆر خۆشحاڵ بوو فەرمانیدا هەمویانیان خەڵات کرد دواتر نردی بە شوێن گەورەوە زیرەکەیدا کە ناوی عین زار بوو پاڵەوانێکی لێهاتوو بوو پاشا پێیوت هزار جەنگاوەر لەگەڵ خۆت ببە و دیارێکی زۆری نایە بچۆ بۆ وڵاتی خۆراسان داوای کچی بەهرەوان شان بۆ بکە گەورە وەزیر ئاگای لێبوو چۆن ئەستێرە ناسان تەکبیریان بۆ کردبوو ئەویش هەرزوو سوپای ڕێخست و بەرە وڵاتی خۆراسان کەوتەڕێ